ئولائیک هم شر البریە. بێگومان ئەوانەی کە بێ بڕوا بوون لە خاوەن پەیام و بت پەرستەکان لە ئاگری دۆزەخان تێیدا دەمێننەوە بە ئێجگاری، ئا ئەوانە خراپترینی هەموو دروست کراوێکن. دەمێننەوە تیایدا بە ئێجگاری، خوا لێیان ڕازی بوو، وە ئەوان لە خوا ڕازی بوون، ئەمە بۆ کەسێکە کە لە خوا بترسێ.